کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراوجۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا دوو سی خولەکی نیوەڕۆ حەفت و سی خولەکی ئێوارە یەکی شەو لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنەتی ژیان و مردندا بوو ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. کتێبی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە وەرگێڕانی مەریوان غەریب خوێندنەوە زیینە محەممەد جێبەجێکاری هوەری ئاشتی عبدڕحمان سڵتان لەبێت خۆشەویستانی ڕادیۆی هێلین ئەو کاتەوە هەموو کاتێکتان لە ئاسوودەیدا بێت خۆشحاڵین لەگەڵتانین بۆ خوێندنەوەی کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە خۆشەویستان بۆ ئەم ئەڵلقەیە کە بەشی سێهەمە لەگەڵمان بن بزانین چی دەگوزەرێت. لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنێتی ژیان و مردندا بوو و ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە لە بیرۆگەی ئەفسانەیی پاڵەوانێتی هۆمەر هۆس مرۆیی خراوەتە بەرچاو و لەم ڕوانگەیەشەوە ئێرانیەکان هاوبەشی بیریان هەیە بەڵام لە ئەندێشەی یۆنانی فکر دەبێتە زەمینی و ڕاستگەراترە بەڵام لە ڕاستایی بیری ئێرانی بەرەو ئاسمانیان لە هود دەڕوات و دەبێت بە ناسووتی لە یۆنان فەیلەسوفە سروشتەکان بەر لە سوقرات سەرنجیان لە جیهانی دەرەوەدا بوو و هاوکاری بیرکاری بە دوای پەردە هەڵگرتن لەسەر نهێنیەکانی سروش لە ئاسمان و زەوی بوون و مرۆڤ و جیهانی دەروونی ئەویان کەمتر لە بەرچاو بوو. فیساگۆرس بڕوای بە ئەدەبی بوونی ڕۆح هەبوو، عەقڵ و عیرفانیشی تێکەڵ بەیەک کردبوو، ڕاستی بە سەقامگیر و هەتایی دەزانی. سۆفستاییەکان گومانیان لە هەموو شتێک دەکرد و هیچ پێوەرێکیان لا پەسەند نەبوو و مرۆڤیان بە سەرچاوەی هەموو ئێش و کارەکان دەزانی. پارمیندس بڕوای بە یەکبوون و سەقامگیری هەبوو، ئەوە زۆری و جووڵەی لەلا وەهم بوو. هێراکلیوس بەردەوامی و بێجوڵەیی لە هیچ شتێکدا نەدەبینی و گۆڕانی بە یاسای گشتی کەون پێناسە دەکرد بەوتەی یاسپرس ئەفلاتۆن دەیەوێت هەموو لایەنەکانی فیکری ڕاستی باز بکات و تەنانەت ئەو کاتانەی کە خۆی بوێری بۆ دەربڕینی هەندێک لەو بیرۆکانە نەبوو ئەوانەی لە زمانی سوقراتەوە باز دەکرد لە بابەتی میوانداریشدا کاتێک کە سوقرات ڕای خۆی سەبارەت بە ئەڤینی ناپاک باز دەکات لە زمانی ژنێکەوە دەیجێڕێتەوە ژیان و ئەندێشەی ئەفلاتوون ئەفلاتوون کە لە زمانە ئەوروپیەکان بە پلاتوون دەناسرێت لە ساڵی 427 بەر لە زایین لە شاری ئەسینای پایتەختی وڵاتی یۆناان چاوی بە دنیا هەڵێنا ئەفلاتوون لە بنەماڵێکی ئەشرافی پەروەردەکرا باوکی ناوی ئاریستۆن و دایکی ناوی پریکتۆنا باوکی ئەفلاتوون لە سەردەمی منداڵی کوڕەکەی دەمرێت و ئەفلاتون لەگەڵ دایکیدا بە تەنیا جێدەهێڵێت گوایە لە یۆناان شوکردن و ژنهێنان لەگەڵ مەحرەم و نزیکەکان دژی دابوونەریت نەبووە لەبەرەوە دایکی ئەفلاتون لەگەڵ براکەیدا هوری لامس دەبنە خێزان و تەمەنی هەتا ساڵی 366 بەر لە زین بەردەوام دەبێت ئەفلاتون لە لاوێتیدا خۆلیای وەرزش بووە ئەو کە لە ڕاستیدا ناوی ئاریستیکلس بوو بەهۆی شانی پانی نازناوی پلاتون واتە شامپان وەردەگرێت پێگەی سیاسی و کۆمەڵایەتی بنەماڵەی ئەفلاتوون کاریگەری زۆری لەسەر گەشەکردنی زانستی سیاسی ئەو هەبوو هەر ئەو ئەزمونەش بوو کە لە ئەندێشەی پەرتوچی کۆمار و یاسادا ڕەنجیدایەوە هەروەها دوو کەس لە ئەندامانی بنەماڵەکەی کاریگەری بەرچاویان لەسەر ژیانی ئەودا هەبوو یەکێکیان خارمی دیس بوو کە خاڵی بوو ئەوی تریش ئامۆزاکەی دایکی بە ناوی کریتیاس خاڵی ئەفلاتون ئەوی بە سوقرات ناسان ئەفلاتون لە تەمەنی بی ساڵیدا سەرقاڵی شعر و مۆسیقا و ڕسم کردن بوو هەروەها لە ڕێی موامۆستاکەی بە ناوی کراتیلوس ئاشنایەتی لەگەڵ فەلسفەدا پەیدا کرد ئەفلاتون ماوەیکیش سەرباز بوو پاش مردنە بە ئازارەکەی سوقرات لە ساڵی سێ سەد و نەوەت و نۆ بەر لە زایین، ئەفلاتوون لە ئەسینا دەرچوو و بەرەو میسر ڕۆیشت، لە پاشان چووە ئیتاڵیا و لەوێ لایەنگرانی فیساغۆرسی ناسی و لەگەڵ زانای بەناوبانگ ئارخۆتاس بوو بە هاوڕێ. ئەفلاتوون پاش ماوەیەکی تر گەڕایەوە بۆ ئەسینا و قوتابخانەیەکی بە ناوی ئەکادیمیا دروست کرد. دواتر لە ساڵی سێ سەد و چل و حەوت بەر لە زایین کۆچی کرد. ئەفلاتوون یەکەم فەیلەسوفی خۆشەویستێ کە کاتێک بەرەو سەرچاوە و سەرەتا بەرز دەبێتەوە و دەگاتە ڕاستی خۆشەویستی هەموو ئەفسانەکانی پێشتر کە ئیرۆس بە شێوەی خوای بەدیهێنەر بەرجەستە دەکات بۆ ئەو بێنرخ دەبن و بۆ قۆناغی هۆکار و هێما دادەبەزن تەنانەت وشەی فەلسەفە خۆشەویستیە بۆ زانایی نەک خودی زانایی ئەو تەنانەت خۆشەویستی زەمینیش ڕەت ناکاتەوە و بە بۆچوونی ئەو حەزی جنسی و ئەڤینی ناپاک ڕاستێکی حاشا هەڵنەگرە ناوەڕۆکی میوانداری شوێنی ڕوودانی میوانداری ماڵی ئەگاتۆن ئەو کاتێک کە ئێمە منداڵ بووین واتا و کاتێک کە ئاگاتۆن بۆ تراژیدیا یەکەمی خەڵات کرا بەو هۆیەوە ئەو هاوڕێکانی ئاهەنگیانجێڕا ئامادەبووان فدروس پۆزانیاز ئۆروکسی ماخوز ئەریستۆفاسن ئاگاتۆن سوقرات ئەلیگبیادس کۆمەڵێک مەیخۆر ئەو پیاوەی باسەکەی جێراوەتەوە بۆ من خەڵکی فالرومە و ناوی ئاپۆلۆ دروسە بەهۆی ئاشنایەتی لەگەڵ سوقرات خۆلیای باس و بابەت و وتە و چیرۆکەکانی حکمت و فەرسەفە بووە ئەو ڕاستی و دروستی چیرۆکەکەی لە سوقرات پرسیار کردو و سوقراتیش لە ڕاستی بابەتەکە دڵنیایی کردوێتەوە چیرۆکی ئەریستۆ دیمیس ئەریستۆ دیمیس جێڕایەوە کە ڕۆژێک سوقراتم بینی کە تازە لە حەمام هاتبووە دەر و پێڵاوی لە پێ بوو و لەبەرەوەی پێڵاو لە پێبوونی سوقرا چاوەڕوان کراو نەبوو لێم پرسی بەم ڕازاوەیە بۆ کوێ دەچێ گوتی بۆ ئەو میواندارەی کە ئاگاتۆم بۆ خواردنی ئێوارە ڕێکی خستووە دەڕۆم بەڵێنم پێدا و بچم و لەبەر ئەوەی پیاوێکی شیاوە بۆیە منیش بە ڕازاوەی دەچم تۆ بۆ لەگەڵم نایەت وتم تۆ چی بڵێی وا دەکەم وتی کەواتە لەگەڵم وەرە و با پەندێکی بەناوبانگیشت بۆ باس بکەم. پیاوچاکان لە ناکاو بۆ میوانی ژێردەستەکانیان دەڕۆن، بەڵام من ئەو پەندە دەگۆڕم و دەڵێم، ئاگاتون لە ناکاو بۆ میوانی پیاوە گەورەکان دەڕوات. ئەریستودیمیس گوتی، ئەی سوقرات، من دەترسم لەوێ بڵێن، تۆ بۆ هاتوویت، کەواتە باشتر وایە تۆ پێیان بڵێی بۆ لەگەڵ تۆم. لەبەرەوەی من پێیان دەڵێم تۆ بانگهێشتت کردووم. سوقرات وتی، ئێمە دوو کەسین بەیەکەوە دەڕۆین. لە ناو ڕێ بەهانەیەک دەدۆزینەوە با بڕۆین لەبەر دەرگا خزمەتکارێک پێشوازی کردین و چوینە ژوور پاش بەخێرهێنان و ناخواردن گەیشتینە ئەو یەک دەنگیەی کە باسی ئەو ئاهنگەمان خۆشەویستی بێت هێزی خوداوەندی خۆشەویستی پیدرۆس بەم جۆرە دەستی بە قسە کرد ئەبین خوداوەندێکە بە توانا و سەرسوڕهێنەر بەڵام زیاتر لە هەموو شتێک لەدایکبوونی ئەو سەرسوڕهێنەرە لەبەرئەوەی کە ئەو لە کۆنترین خوداوەندەکانە و گەورەیشی هەر لەوەدایە کەس باسی دایک و باوکی ئەوی نەکردووە نە شاعیرەکان نە لە شعرەکانیاندا و نەبێژەرانی تریش هیسوودی شاعیری هەژاران دەڵێت سەرەتا پشێوی بوو پاش ئەوە زەوی سنجی پانی خۆی کردەوە ئەزەل و بێجوڵەی بنەمای هەموو شتێکە و خۆشەویستی کەواتە زەوی و خۆشەویستی بوون کە بوون بە جێگرەوەی پشێوی و بێسەروبەری پەرماندیسی شاعیریش لە تیۆری خۆڵقاندا دەڵێت لە قافڵەی خوداوەندەکانیش سەرەتا خۆشەویستی خۆڵقێندرا ئەکۆزیلاۆس کە ئەویش لە شاعیرە کلاسیچەکانی ڕۆمیە لەگەڵ هی سۆدا هاوڕایە خاوەنڕاکانی تریش خوداوەندی خۆشەویستی بە کۆنترین خودداوەند دەزانن کەواتە خۆشەویستی نەتەنیا دێرینترین خودداوەندەکانە بەڵکو زیاتر لە هەمووان سەرچاوی بەخشندەی و سۆزە. بۆ گەنجێک کە ژیان دەست پێ دەکات چ بەختەوەریەک لەوە زیاتر کە ئەڤیندارێکی پاکیا بێت بۆ عاشقێکیش هیچ نیعممەتێک گەورەتر لە دڵدارێکی خۆشەویست نییە ئەو بنەمایە کە ڕێنوێنی کەری ژیانی پیاوانی شەریفە پاسەوانی بەهێزتر لە خۆشەویستی نییە نەخزم و کەس و کار نەپارە و شکۆمەندی لە نێو پیاوەندا ئەو کارێک کە خۆشەویستی پێی دەکرێت ناتوانن بیکەن لەو بنەمایەی کە باسم کرد مەبەستم هەستی شەرەف و ڕێزلێنانی زاتە کە بەبێ ئەوە خەڵک و کۆمەڵگاکان هیچیان پێ ناکرێت ئەگەر عاشق ئێشێک بکات کە لەگەڵ کەسایەتیدا نەگونجێت ویان ئەگەر کەسایەتەکەی بروشێت ترس بەسەریدا زاڵ دەبێت و ئەوەندەی کە خەم و ئازاری ئەوەی هەیە کە خۆشەویستەکەی پێی بزانێت ئەوەندەی خەمی نییە کە دایک و باوک و کەس و کارەکەی پێی بزانن. دڵدارەکەش ئەگەر تووشی وەها گرفتێک بوو زیاتر لە هەموو کەس لای خۆشەویستەکەی شەرمەزار دەبێت ئەگەر بکرێت کارێک بکەین سوپا یان دەوڵەتێک هەمووی لە عاشق و معشوق پێک بێت ئەوان دەبنە باشترین جەنگاوەران و دەسەڵاتداران کاتێک شان بە شانی یەک شەڕ دەکەن ئەگەر ژمارەی شان کەم بێت بەسەر جیهانێکدا سەردەکەون کامە ئەڤیندارەکە کاتێک دەیەوێت لە گۆڕەپانی شەڕ ڕابکات و چەکەکەی فڕێداتە سەرزەوی پێی خۆش نەبێت کە هەموو عالم سەیری بکەن هەتا ئەوەی کە خۆشەویستەکەی لەو حاڵەدا بیبینێت عاشق ئامادەیە هزار جار بمرێت بەڵام سەرنجی خۆشەویستەکەی لەو کاتی سەر شۆڕیەدا بە ئەو نەکەوێت وەکامە ئەڤیندارەکە لە کاتی مەترسی بەرگری لە دڵدارەکەی نەکات و ڕێگەی ڕاکردن بگرێتە بەر لە بەرچاوی مەعشوق ترسنۆکترین پیاوان دڵی شێر پەیدا دەکەن و ئیلهام و هێز لە ئەڤین وەردەگرن ئەو ئازایەتیەی کە هۆمەر دەڵێت خەڵاتی ئاسمانیە کە کە خوا دەیخاتە ناو دڵی پاڵەوانە هەڵبژێردراوەکانیەوە خۆشەویستی دەخڵقێنێت خۆشەویستی وا لە پیاوان و ژنان دەکات کە لە پێناو خۆشەویستەکەیان بمرن ئەلکستیز کچی پلیاز کە لە شانازیەکانی یۆنانا لە پێناو مێردەکەیدا گیانی بەخشی کەسێکی تر ئامادەی ئەم کارە نەبوو هەرچەند کە مێردەکەی هەم باوکی هەبوو هەم دایک، پاکی خۆشەویستی ئەو ئەوەندە زیاتر بوو لە پاکی خۆشەویستی ئەوان، بە جۆرێک کە باوک و دایکی لە بەرامبەر ئەو بە کوڕەکەیان بێگانە بوون. بەس پەیوەندی ناویان لەگەڵدا هەبوو. فیداکاری ئەلکستیس لە پێناو خۆشەویستی وەها لە جەماوەر و خوداوەندەکاندا کاریگەر بوو کە لەناو ژمارەیەکی زۆر لەو کەسانەی کە بە پاکییەوە ژیاون، تەنیا ئەو بوو، کە خواکان ڕێگەیان پێدا بە زیندووی بگەڕێتەوە بۆ دنیا ئەمەیە هێز و پلەپای ئەڤین لە لای خواکان و فیداکاری و پاچی عشق بەو جۆرە خەڵات دەکەن و پاداش دەدەنەوە بەڵام ئەرفیوس مۆسیقاژەنی کوڕی ئاگرس بەدەستی بەتاڵگەڕایەوە و بە پێشاندانی تارماییەکی خۆشەویستەکەی گاڵتەیان پێکرد لەبەرەوەی زیاتر لە مۆسیقاژەنێک نەبوو و ئەو ئازایەتیەی نەببوو کە وەک ئەلکستیس گیانی خۆی بکاتە قوربانی و خۆشەویستی و بە پێچەوانەوە بۆ فێڵێک دەگەڕا هەتا بە زیندوی بچێتە دنیای مردووەکانەوە لە سزای ئەم بێ هەڵوێستی و نەفز نزمیەدا بڕیاریاندا کە بە دەستی ژنان بکوژرێت لە بەرامبەر ئەودا ئاشیل کوڕی تیتسا ئەو کەسەی کە خواکان ڕێزی لێدەگرن و بە چاوی گەورەی لی دەڕوانن ئەوان ئاشیلیان بۆ سەرزەمینی نەمران نارد هەرچەندە دیاکی ئاگاداری کردەوە کە ئەگەر ئەو هێکتۆر بکوژێت خودی خۆشی دەکوژێت بەڵام ئەگەر سەرنەکەوت دەگەڕێتەوە بۆ ماڵ و ژیانەکەی و تەمەێکی درێژی دەبێت و دەکاتە ساڵانی پیری بەڵام لەگەڵ ئەوەشدا بەرامبەر بە خۆشەویستەکەی خۆی پاتر کلوس بەوەفا بوو و ئاشیل بەبێ هیچ دوو دڵیەک ڕێگەکەی تری هەڵبژارد و خۆی لەبیر بردەوە و تۆڵەی لە هکتۆر کردەوە لە بەرەوەی پاتروکلوسی کوشتبوو خواکان زۆر ستایشیان کرد و بەرزترین پلە و پایەی گونجاویان پێدەدا لەبەرەوەی ئەو خۆشەویستی گەیاندووە بە دوایین پلە پاتروکلوس خۆشەویستی ئاشیل بوو واتە ئەو حەزی لە ئاشیل بوو لەبەرەوەی ئاشیل لە هەموو پاڵەوانەکان قۆستر بوو هەرچەند خواکان ڕێز لە پیداکاری عاشق دەگرن بەڵام لە ڕوانگەی ئەوانەوە بەخشندەیی مەعشوق ڕێزدارترە خواوەندەکانی ئەڤین زیاتر ستایشی سۆزی معشوق دەکەن و خەڵاتی گەورەتری پێدەبەخشن لەبەرەوەی عاشق لە خواکان و ئیلهام وەردەگرێت و ئیشی ئەوە ئیشی خواکانە لەبەر ئەو هۆیە خواکان ڕێزی زیاتر لە ئەلکسیان بۆ ئەو هەبوو و ئەویان بۆ دوورگەی نەمران نرد ئەمانم بۆ ئەمە باس کرد هەتا پێشانی بدەم کە عاشق کۆنترین و ڕەسەنترین و بەتواناترین خواکانە و زیاتر لە هەر کەسێکی تر دەتوانێت لە ژیاندا بەختەوەری و بەخشش و پاش مردنیش ڕزگاربوون و خۆشی بە خەڵک ببەخشێت ئەمە و هەندێک شتی تری وەک ئەمە ئەو قسانە بوو کە فدروس باسی کرد ئەریستودوموس وتەی ئەو چەند کەسێ تری کە پاش فدروس قسەیان کردبوو هیچ لەبیر نەمابوو پاش ئەو باسی قسەکانی پۆزانیاسی کرد کە ئەمانن ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بەباشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خودداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆرا جۆرە تۆ پێویستە بڵێیت کە دەبێت ستایشی کام جۆرە ئەڤینە بکەین من هەوڵ دەدەم کەم و کوڕی ئیشەکانت چاک بکەمەوە سەرەتا ڕوونی دەکەمەوە کە کامە خۆشەویستیە کە شایانی مەدەح و ستایشە ئەو ساو خۆشەویستێ ستایش دەکەم هەمومان دەزانین کە خۆشەویستی لە ئەفرۆدیت جیانیە و ئەگەر تەنیا یەک ئەفرۆدیت بواە خۆشەویستیەکیش زیاتر نەدەبوو بەڵام لەبەر ئەوەی دوو ئافرۆدیت هەیە بەلانی کەمیشەوە خۆشەویستی دوو جۆرە ئایا هەڵم کە دەڵێم دوو ئافرۆدیتی عشقمان هەیە یەکێکیان پیرترە و بە ئەفرۆدیتی ئاسمانی ناسراوە و کچی ئۆرانوسە و دایکی نییە دووهەمیان کە گەنجترە و کچی زیئۆس و دیونە و خوداوەندی عشقی بازاری واتە ئافرەودیتی زەمینیە کەواتە بەلای ئێمەشەوە جۆرێک لە خۆشەویستی ئافرۆدیتی زەمینی و ئەوی تریشی ئافرۆدیتی ئاسمانیە ئێمە بە بڕواوە دەبێت ستایشی هەموو خواکان بکەین بەڵام هەوڵ بدەین جیاوازیەکان بۆ دابنین و توانا و دەسەڵاتی هەرکامیشیان بدۆزینەوە ئەمە ڕاستێکی هەمەلایەنەیە کە هیچ کردەوەیەک لە بنەمادا خراپ یا باش نییە و تەنیا پەیوەندی بە چۆنێتی جێبەجێکردنی ئێمەوە هەیە بۆ نمونە ئێستا ئێمە شەراب دەخۆینەوە یان گۆرانی دەڵین یان قسە دەکەین هیچ کام لەو ئیشانە لە ذاتی خۆیاندا باشیا خراپ نین بەڵام باشی و خراپی ئەمانە پەیوەندی بەوە هەیە کە بە چ شێوازێک ئەنجام بدرێن کاتێک ئەم شێوازە باش بێت جێبەجێکردنی ئیشەکە باشە و کاتێک خراپ بێت خراپە ئەڤین و ئەڤینداریش لە ناخەوە نەباشە نەخراپ ئەڤین باشە و کاتێکی لەهامێکی بەدڵ بگات دەبێتە هۆی گەورەی و جوامێری ئەڤینێک کە لە ئافرۆدیتی بازاڕیەوە سەرچاوە دەگرێت بە شێوازێکی سروشتی بازاڕی و توانا و هێزی جیاکردنەوەی شتەکانی نییە و ئەوە عشقێکە کە لە دڵی خەڵکانی پڕپوزدایە ئەمانن کە هەم ئەڤینداری ژنان دەبن و هەم حەز لە کوڕانیش دەکەن و زیاتر دەبنە ئەڤینداری جەستە نەک ڕۆحی بەرامبەر خۆشەویستی لەگەڵ هەموو کەسێکدا دەکەن و مەبەستیان لە خۆشەویستی چێژ وەرگرتن و قازانجە لەبەر ئەوە ئەو خۆشەویستی کە لەوانە بوو کاریگەری باشی بەسەر ئەوانەوە هەبێت جگە لە کاریگەری خراپ هیچی ترینە ئەو خواوەندەی کە دایکی ئەم جۆرە خۆشەویستەیە خداوەندێکی گەنجە و لە تێکەڵبوونی نێر و مێ هاتووەتە بوون لەبەر ئەوە هەردوو هەستی نێری و مێینەیی تێدا هەیە بەڵام خۆشەویستێک کە لە ئافرۆدیتی ئاسمانە هیچ ڕۆڵێکی لە پێکهاتنی مێینەدا نییە و تەنیا لە نێر خوڵقاوە و ئەمە ئەڤینێکە کە پەیوەستە بە کوڕانەوە و لەبەرەوەی خوداوەندەکەی پیرترە لە ڕابواردن و هەوەس بە دوورە ئەوانەیە کە ئەم ئەڤینە لە دڵیاندا بدرەوشێتەوە حەز لە گەنجەکان دەکەن و ئەو کەسانە هەڵدەبژێرن کە سروشتیان تێکەڵ بە ژیری و ئازایەتی بێ پاچی ئەڤینی ئەوان لەو پەیوەندیە سۆزداریەی کە هەیانە ئاشکرایە ئەوان کاتێک لەگەڵ کوڕان پەیوەندی گرێ دەدەن کە زیرەکی و ژیری لەواندا دەستی پێکردبێت و ئەمەش کاتێکە کە تازە ڕوخساریان مووی لێ دێت ئەو ئەڤینەی کە بەو جۆرە دەست پێ بکات توانای ئەوەیان پێدەبەخشێت کە دایمە وەفاان بۆ خۆشەویستەکان هەبێت و بە درێژایی تەمەەن لەسەر ئەو خۆشەویستیە بەردەوام بن ئەگەر وەها نەبواە و حەزیان لە دڵدارێکی بێ ئەزمون و کاڵفان بکردایە لەوانەیە فریو بخۆن و پاش ماوەیەک بەجێی بهێڵن و حەز لە کەسێکی تر بکەن. خۆشەویستی قەدەغەیە خۆشەویستی بۆ کوڕە جوانەکان پێویستە بە پێی یاسا قەدەغە بکرێت لەبەر ئەوەی ئایندەی ئەوان نادیارە و نازانرێت کە ئایا لە جەستە و لە شولاردا ساغڵەم دەمێنێتەوە یانە لەبەرەوە لەوانەیە ئەو سۆز و خۆشەویستەی کە بە ئەوان دراوە بە بێسوود خەسار بکرێت پیاوچاکان خۆیان ئیش بە ئەم پێوانەیە دەکەن بەڵام خەڵکانی پڕوپوچ و بێبنەما پێویستە یاسا قەدەغیان بکات بەو جۆرێک کە ڕێگری لە پیاوان دەکرێت حەز لە ژنانی بەدکار بکەن ئەڤیندارە بێبنەماکان کاتێک لە ڕێی چاکە لادەدەن دەبنە هۆی ناوزڕاندنی ئەڤین بەڵام ئیشێک کە بە پاچی بێت و پێچەوانەکەی یاساکانیش نەبێت شایانی لۆمە و سەرکۆنەکردن نییە. تیۆدۆر گەمپرتس لێکۆڵەری گەورەی یۆناان ناز دەنووسێت حەز لە کۆڕکردن لە سەتای مرۆڤایەتەوە هەبووە لەگەڵەوەشدا کە ناسروشتی بووە بەڵام بەشێکە لە سروشتی مرۆڤ غەریزەی جنسی پیاوان لە سەردەمی کۆن لە کاتی شەڕەکاندا بەدیار دەکەوت لەبەرئەوەی لەو شوێنانە ئافرەتی لێ نەبوو نووسراوی سربەردە کۆنەکانی دوورگەی ترا باز لە هەبوونی ڕیشەی قوڵی نێربازی لە کەرت و ئسپارتا دەکات لێرەدا وەفاداری ڕۆڵی خۆی هەبووە وەفای کەسێک کە پشتگیری دەکرێت لەلایەن کەسێکەوە بۆ ڕزگارکردنی لە مەترسی بەهۆی ئازایەتی و دلێری داکۆچیکردن لە مافی هەژاران بەرامبەر زۆرداران لە گۆڕەپانی شەڕ و هەتا دوایی. بەڵێ خۆشەویستان ئەزیزان لێرەدا هاتینە کۆتایی خوێندنەوەی بەشی سێم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە هەر شاد و ئاسوودە بن.